شەهرەزاد وتی ئەم جا جۆدر بە زەی بە پیرێژنەکەدا هاتەوە و بیری چۆچ مەترسیەکی هەیە پێیوت گرنگ نیە دایجان خۆت ڕوود مەکەوە پیرێژن وتی ئادەی وەرن بالەی بدەین هەڵی خۆیەتی جۆدر هێندەی زانی لە هەموو لایەکەوە دابارین بەسەری دا و زۆریان لێدا ئەم جافریاندایە دەرەوە و هەموو دەرگاکانیان داخستەوە ئەمجا مەغریبی پێی زانی و بەپەلە جۆدری هێنایە دەرەوە لە بنی ڕووبارەکە هێنایە دەرەوە عزیمەیەکی بەسەردا خوێن جۆدر کە هاتە هۆشی خۆی ئەم جاوتی نەکبەت ئەوە چیت کرد پێم نەوتی هەڵەنەکەی جۆدروتی چی بکەم تاک و گەشتمە دوا قۆناغی تەلسمەکە پیرێژنە هێندەم لێ پاڕایوتی با دەرپێکم دانەکەنم شوورەیە بەزەیم پێداهاتەوە هەر هێندەم خۆش بوتم قەینا دای مەکەنە ئیدی هاواری کرد ئەوە هەڵەی کرد و بانگی کردە کۆمەڵەکەی و زۆریان لێدام و فڕیان دامە دەرەوە گوێم لە تەقەی دەرگاکان بوو کە دائەخرانەوە عبدوسەمەد وتی ڕەنجی هەردووکمان بە باچ و فەرم و بابگەڕێنەوە ئیترە بێ چاوەڕان بکەین تاکو ساڵێکی دیەم کاتە ئەم جا گەڕانەوە بۆ دەوارەکە و مەغریبی دوو کۆیلەکەی بان کرد و فەرمانی پێدان دەوارەکە کۆبکەنەوە دوو هێسترەکەمان بۆ بێنن ئەوانیش ون بوون دوای کەمێک گەڕانە و هەریەکەیان هێسترێکی پێبوو هەردووکیان سوار بوون و بەرەو ماڵ بوونەوە کە گەیشتنەوە ماڵ سفرە ڕاخراوەک و جاران چەندین جۆر خواردن ئامادەکرا ئەمجا خۆیان شت و بەرگی نوێیان لەبەر کرد ئەمجا پێکەوە ژیانێکی زۆر بەختیاران هەیەن ئەو ساڵە بەڕێوەبرد تەنیا خەمی جۆدر دایکی و براکانی بوو ساڵ تەواو بوو هەمان ڕۆژ وەکو جاری پێشوو عبدوسەمەت هەموو پێداویستیەکانی ئامادە کرده بوو سوار بوون و ڕۆشتن بۆ سەر ڕووبارەکە ئەمجا بە شێوەی پار لێدرا دەوار عەبدولسەمەد وتی جۆدر گیان پار بەوەندە ڕزگارت بوو کە لێیان دای ئەم ساڵ دوور نییە بەو لێدانە ڕزگارت بێ هەڵە بکەی تیاچیت و دوور نییە بتکوژن جا با هەنگاو بە هەنگاو بۆ دیاری بکەم کە بێ چی بکەی جۆدروتی خوا سەلامەتت کە پار بە جۆرێک فەلاقە نەکراوم کەمەرجەکانم بیرچێتەوە بێخەم بە عبدو سەمەدوتی لەگەڵەوەشدا زیانی نییە گەر جارێکی دی بۆت باس بکەم دەستی پێکردەوە ئەمجا قامیش و خەڵوزەکەی دەرهێنا و پارچەی کردم ساڵیش بە هەمان شێوە جۆدر کە بینی ئاوی ڕووبار و شک بوو دەواازە دوو تاکەکەی بینی ڕۆشت و لەو دەرگایی بە هەڵەفە لێدا بە هەمان شێوە شمشێریان لێ هەڵسوڕان و پێیوت ملت درێژ بکە با لە ملت بدەم جۆدر ملی بۆ درێژ کرد هێندەی زانی شمشێر بەدەست لە بەردەمیدا کەوت و مرد بەم شێوە هەنگاو بە هەنگاو دەرگاکانی کردەوە و تەلسمیشکان تاکو چووە ژووری پیرێژن وردە وردە بەرگەکانی پێداکەن کە گەیشتە سەرداکەندنی دەرپێکەی هەرچەند پیرێژن وتی بەزەیت پێمدابێتەوە و گریا سوودی نەبوو کە ئەویشی داکەن مرد و کەوت ئەمجا چووە ژووری گەنجینەی شەمەردڵەوە کە گوێی بۆ هەموو زێڕ و زیوە نەدا و چوو پەردەی کەژاوەکەی لادا و شەمەر دڵشای بینی ڕاکشاوە شمشێرەکەی لە دەزوەرگرت زنجێری کردانەکەی لە مل کردەوە و هەڵی گرت ئەمجا تاجە بە بریسکەکەی لەسەری داکەن کە بازنەی نەخشی گردون بوو ئەم جامستیلەکەی لە پەنجە دەرهێنا بێدەنگ گەڕایەوە کە هاتە دەرەوە بەرە و ڕووی مەغریبی ڕای کرد و باوەشی پیا کرد و ئەم لاو ئەو لای یەکیان ماچ کرد مەغربی دەستخۆشی لێ کرد ئەمجا دەواریان کۆکردەوە و بەرەو ماڵ بوونەوە دوای چەند ڕۆژ حەوانەوە عبدو سەمەدی مەغریبی وتی براکەم من لە وڵاتێکی دوورەوە تۆم هێنا و زۆرم ماندوو کرد و ئێستاش ئەمەوێت تۆڵەی ئەو ماندوو بوونەت بۆ بکەمەوە و خەڵات بکەم جابیر بکە و بەدڵی خۆت داوای چیەکەی بیکە جۆدر زۆر دڵی خۆش بووم جاوتیەوەی ڕاستی بێ زۆرم حەز لەو خورجی خواردنەیە مەغریبی وتی بە چاوان بیگرە ئەم جاوتی هەموو جارێک دەستت کردە ناو خورجەکە ئەم عەزیمێ بخوێنە بۆ خاتری ئەو ناوە مەزنانەی پێی پابندیت ئەی خادمی ئەم خورجە فلانە خواردنم بدە دەست کاکە جۆدر ئەگەر ڕۆژی هزار جاران داوای خواردن بکەی بۆت ئامادەکە کاکە گیان من هۆی بژێوی تۆم ئەگەر نا ڕۆزی ڕۆزی خویە شەرم مەکە ئاخر ئەم خورجە زۆر کەمە بۆ تۆ خۆت و خێزانەکەت پێویستان بە پارە و سامان هەیە ئەم جاوتی ئەمەش خورجێکی تر تایەکی زێڕیتایە و ناوی خوا بێنە و لی دەربێنە ئیدی کۆتایی نایە تایەکەی تری مەرجان و مرواری تایە ئەویش بە هەمان شێوە ئەم جاخوا حافیزی لە مەغربی کردو لە ماڵ چۆ دەر مەغربی وتی جۆ دەرجان سواری ئەم هێسترە ببە ئەم کۆیلەیە ڕەشمەکەی ئەگرێت و ئەڕوات هێسترەکە شوێن یەکەوێت تا کۆچێتەوە بەردەرگای ماڵی خۆتان ئەمجا هەردوو خورجەکە بەژوور و ئەسپەکە بدەوە بە کۆیلەکە بابگەڕێتەوە جۆدر ئەڕوات و کۆیلە هێستر ڕاکێشێ ئەو ڕۆژە بەڕێوە بن شەویشتانی وەشەو هەر ئەڕۆن ئەمجا لا ئەدەن و ئەخەون بەیانە کەونەوە ڕێگە ئەمجا کە ئەگەنەوە شار ئەچنە بازارەکەی جۆدر کە سەرنجەدا دایکی لەو سرە ڕێ دانیشتووە و دەستی درێژ کردو سوالەکە خۆی بۆ ناگیرێدا ئابەزێت و لە ئامێز یەگرێ زۆر بەسەر یەکداگرین ئەمجا لە پاشکۆ سواریەکات و بەرەو ماڵ ئەبنەوە ئەویش هەردوو خورجەکە داگرێت و هێسترەکە داتەوە بە کۆیلەکە چونکە زانێ هێستر و کۆیلەکە شەیتانن شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ئەمجا دایک و کوڕ پێک شاد بوونەوە پرسی براکانم چۆنن دایکی وتی باشن کوڕەکەم ئەمجا پرسیەوە ئەی باشە بۆچی سوواڵەکەی کە ئەوان ماون دایکی گریاوتی کوڕە شیرینەکەم لە برسا سوواڵەکەم کوڕەوتی دایەجان دوو ئێوارە دوو سەد دینارم پێدای ڕۆژێکی تر هزار دینارم دا دەستت ئەو هەموو پارێت چی لێ کرد دایکەکەی بەدەم گریانەوتی فێڵیان لێکردم وتیان شتێگەکڕین و پێویستیمان بەو پارەیە کە پارەکان لە چنگ دەرهێنام لە خانوەکان دەرکردم منیش ناچار دەستم کرد بە سوالکردن جۆدر تێر بۆ دایکی گریا دوای وتی دایجان حەز لە چ خواردنێکەکەی دایکە وتی هەرچیەک بێ تێرم بکە جۆدر وتی نەخواردنێک بڵێ دڵت بخوازێ دایکەکەی وتی دەی باشە نان و پەنیر کوڕەکەی وتی نە تۆ شایانی لەو خواردنە خۆشتری ئەمجا دەستی کرد بە خورجەکەدا و عظیمەکەی خوێندوتی گۆشتی سورەوکراو بێ سینیەکی دەرهێنا لەو گۆشتەی داوای کردبوو دایکی سەری سوورما ئەمجاوتی برنج و هەنگوین سینیەکیش لەو خواردنەی دەرهێنا ئەمجاوتی مەحشی ئەویشی لە خورجەکە دەرهێنا ئەمجا بە پێکە نەوتی دایجان ئەمە ڕۆزی خوایە سوپاس بۆ خوا لەمە دوا چێژ لێ منێ ئاوا بە ئامادەکراوی لەم خورجەی دەردێنین ئەمجا خورجەکەی تری هێنا وتی دایجان ئەم خورجێشیان سیر بکە دەستی دەرهێنا پڕبوو لە زێر دایکی بەدەم سوپاسی خواوە زێڕەکانی سەرنجدا ئەم جاوتی دایجان ئەم زێ ڕویا قوت و مرواریەش کۆتایی نایەت ئیدی بێ خەم بە پێت ئەوتم شێت بووی ئەوە نییە بە ڕاستمە ئامۆژگاری دایکی کردوتی هەرچی خواردنت مایەوە لەم قاپانە و بیکە قاپێکی ترەوە و ئەم قاپانە بە چۆڵی بکەوە ناو خورجەکە نابێت ئەم قاپانە بشۆی لەمە دووە چێژ لێنانەی دایجان ئەبێت زۆر ئاگات لەم دوو خورجە بێ و لای کەس نایدرکێنیت نابێت کەس پێمان بزانێت لەو لای شۆبراکانی لە دەرودراوسێ بیستن کە براکان بەهێسترێکەوە هاتوتەوە و گرانبەهاترین بەرگی لەبەردا بوو ئەڵێن خۆزگە ملمان بشکایە و ئاوامان لە دایکمان نەکردایە جۆدر و دایکی دەستیان لە خواردنەکەدا بوو کە دووبراکەی خۆیان کرد بە ژووردا جۆدر لەبەریان هەستا و فەرموو لێکردن هەردووکیان لە برسانە لە ڕوو لاواز ببوون تێر و پڕیان خوارد جۆدر پاشماوەی خواردنەکەی بۆ کردنە چەند قاپێکە و دا دەست هەردوو براکەی وتی بیبەنە کۆڵان و بیبەخشنەوە بە هەژاراندا یەکێکیان و تیوا مەکەن هەڵی بگرن بۆ ئێوارەمان جۆدر وتی براکەم ئێوارە ڕۆزی خۆی لەگەڵ خۆیدایە ڕۆژی دووەم و سێم بەم جۆرە بۆ ماوەی دەڕۆژ ئەمە کاریان بوو ئەم جا سالم لە سەلیمی برای پرسی ئەمە چیە گەێنێ وادە ڕۆژە بەیانی و ئێوارە و نیوەڕۆ ئێمە داوەتین لای ئەم برایەمان خواردن خواردنێکی شەهانەیە هێندە زۆریشە ئەی بەخشینەوە بۆچی ماڵی ئێمە ماڵی سوڵتان و پاشایانە ئەم بەختیارە چییە خوا بەخشیویەتی بە جۆدری برامان سەلیموتی بەخوا ڕاز دەکەی بەڵام منیش لە من نهێنێ ناگەم جا باشە کێ ئەم نهێنیمان پێڵێ سالم وتی لە دایکم زیاتر کەس ئەم نهێنیە نازانێ مەگەر هەر ئەویش پێمان بڵێ ڕۆژێکیان هەردووکیان دێنەوە بۆ ماڵ هەلەکە قۆزنەوە کەوا جۆدری برایان لەوێ نییە بە درۆ ئەڵێن داگیان زۆرمان برسیە دایکیان ئەڵێ بە چاوان هەر ئێستا خواردنتان بۆ دێنم ئەڕاتە چێشخانە و دەزەکە بە خورچەکەدا و داوای خواردنەکە ئەمە دەزەکەی بەناوی دا و هەر خواردنێک داوا بکەی ئەیهێنێتە دەرێ ئەم جاوتی کوڕەکانم ئەبێ ئەم نهێنی لای کەس باز نەکەن ئەوانیش سوێند و قورآانیان خوارد کە هەرگیز ئەم نهێنیە دەرناخن وتیان دەدایەکیان فێرمان کە چۆن خواردن دەربێنین و چی بخۆین ئەمجا هەر جارەی برسیانە بوو دەستیان بە خورجەکەدا کرد و حەزیان لە هەر جۆرە خواردنێک بواە داوایانە کرد شەهرەزاد وتی کە دوو براکە لە کاری خورجەکە تێگەشتن و زانیان چەند گرنگە سالم بە سەلیمی وت باشە تاکو کەی ئێمە وەکو خزمەتکاری بەردەستی جۆدری برامان بین و خێرمان پێ بکە سەلیم وتی چی بکەین باشە سالم وتی فێڵێک لەکەین و لە چنگی دەردێنین سەلیم وتی چ فێڵێک سالم وتی براکەمان ئەفرۆشین بە سەرۆکی دەریای سوێز سەلیم وتی بە نیازی چی بکەی سالم وتی ئەچین بانگهێشتی ئەو سەرۆکەکەین خۆی و دوو پیاوی کە هاتن من هەرچیەکم و تۆ ئەبێت بڵێیت ڕازەکەی براکەم جاشە و ئەبینی چیەکەم ئەم جاڕێکەوتن براکان بفرۆشن چونە ماڵی سەرۆک و دوای بەخێرهێنانیان وتیان قوربان بۆ کارێک هاتوین پێی دڵخۆشەبی ئەیژوتی قسە بکەن ئەو کارە چییە وتیان برایەکمان هەیە پیاوێکی خراپە کاتێک باوکمان مرد میراتەکەیمان بەش کرد دوای ماوەیەک ئەو هەمووی لە ڕابواردن و خواردنەوە قماردا خەرج کرد ئەم جاکەوتە سکاڵاکردن لێمان لای دادوەر تاوانباری کردین گوایە غەدرمان لێ کردووە زۆری ماندوو کردین و زیانی پێگەیاندین ئێستا شەڕمان پێفرۆشێ جا ئەمانەیە بیفرۆشین بە تۆ تاکو بیبیت و لەم وڵاتە دووری بخەیتەوە با چاومان لە چاوی ببڕێ جا تۆ هێندەت لەسرە شەو بێت بۆ ماڵمان و دوو پیاو لەگەڵ خۆت بێنە ئێمەش یارمەتیت ئەدەین قۆڵبەستی بکە و لەگەڵ خۆت بیبە چی لێ ئەەکەی بیکە ئێوارە سالم و سەلیم خۆیان کردەوە بە ماڵدا سالم دوای کەمێ گوتی کاکە جۆدر هاواریەکم هەیە زۆرم خۆشەوێت چەند جارێک بانهێشتی کردوم بۆ ماڵی خۆیان و تێرم لەسەر سفریان خواردووە ئەمڕۆ بینیم و سلااوم لێکرد ڕوانیم دوو برای تریشی لەگەڵدا بوون خوا لێکیان نەکە بەڕاستی بران ئەمجا هاواریە شیرینەکەم وتی زۆرم تاسە کردی باش بوو تۆم بینی وتی ئەم شەو لە ماڵی من میوان بە با تاسم لێت بشکێ منی ژوتم سوپاس دەکەم بەخوا بۆم ناکرێ برایەکی ئازیزم هەیە تازە لە سەفەر گەڕاوەتەوە دڵم نایەت جێ بێڵم ئەویش هەڵیدا جاکەوا بۆ ئێمە دێنە میوانی تۆ برای تۆ برای ئێمەشە بە خێراتنەوەی ئەوی شەکەین ئەوەی ڕاستی بێ شەرمم کرد دەست بنێم بە ڕویانە وتم زۆرم پێخۆشە ئیتر ئەگەر ڕێم پێدەی ئەوە زۆر سپاستەکەم چونکە بەڕاستی ماڵ ماڵی خۆتە ئەگەریش بە ئەرکێزانی ئەوە ئەیان بەمە ماڵێکی دراوسێمانەوە جۆدر زۆر لە خۆی بۆ پێیوت نەک هەرتۆ بەڵکو و سەلیمیش بۆی هەیە کاری چاک و پیاوەتی بە ماڵی منەوە بکە ماڵ ماڵی خۆتانە میوانەکانت بەخێر بێن جوانترین خواردنیان بۆ دانین میوە و شیرینی و پاقلاوەیان بۆ دانین منیش نەگەڵێوەدا پەزێراییانەکەم سالم وتی کەوا بۆ چمە سەری کۆڵانەکە چاوڕێیانەکەم و ماڵیان پێنیشانە دەبوو خوا تۆمان لێ نەسەنێ ماوەیەک چۆ دەرەوە ئەنجا لەگەڵ سەرۆک و دوو پیاوەکە هاتەوە و فەرموو لێکردن نان خورا و دواتر میوە و شیرینی دانرا و تا درەنگ دەمەتەقیان کرد نیوە شەو جێگا و نوێن ڕاخرا میوانەکان لەگەڵ جۆدر و سالم لە ژوورێک دانوستن سەرۆکی دەریاوانی سوێز پێوا بوو ئەو هەموو خواردنە نایبوو جۆرە میوانە هی سالمە و ئەو پەزێرایی کردوون جۆدر بیاگا و دڵپاک لە شیرین خەودا بوو کە سەرۆکی دەریاوانی سویس و دوو پیاوەکەی پەلاماریاندا پەڕۆێکیان ئاخنی بە دەمیدا تاک و دەنگی دەرنەیە سالم و سەلیمیش یارمەتیاندا جۆدری داماویان دا بە شانیان بردیان گەیاندیانەوە ناو پاپۆڕەکە و هەر ئەو شەوە خۆیان لەسەر سەفەر بوون بە دەریادا کەوتنە سەفەر پێشەوەی ماڵی سالم و سەلیم جێبهێڵن سەرۆک دەستی برد چل دیناری دا بە سالموتی ئەوە ئەو بڕە پارەی نرخی براکەت جۆدری داما و ساڵێکی لە غەریبی بە کۆیلەیە بەسەر برد شەهرەزاد وتی بەیانی سالم وتی دایە گیان ئەوە جۆدری برامان دیار نییە ئەوی ژوتی ڕەنگە هێشتا خەبەری نەبوو بێتەوە ئەمجا سالم وتی بەو خۆیان ڕنگ بێ لەگەڵ میوانەکان ڕۆشت بێ بۆ مەغریب چونکە گوێم لێ بوو باسی گەنجینە و زێڕ و زیویانە کرد دایکیشی وتی خوا یارمەتیەدا ئەو کوڕم پیاوێکی بەویژدانە لەبەرەوە پشت بەخوا خێری دەستگیرە بێ ئەم جا بە هەردووکیان بەربوونە گیانی دایکیان و زۆریان لێداوتیان باشە ئێمە ژوەک و جۆدر کوڕی تۆنین کە ئەمان بینی دڵت پێمان ناکرێتەوە کە دیار نەبین دڵت بۆمان ناسووتێت و بیرمان ناکەی دایکەکەشیان وتی خوا ئێوەم لێبسێنێ ئەوەتەی باوکتان مردووە ئێوە ئازاری منەدەن پارە و پوڵتان پێنەهێشتم دەرتان کردم ئەوە بوو بە پارەی سوال خۆمەژیان بەڵام ئەو کوڕم هەمیشە بە خەمی منەوە بووە ڕێزی گرتوم لە ماڵی خۆیدا نیشتەجێ کردوم بۆیە پەنجەیەکی سەد پیاوی وەکو ئێوەی خوێڕی دێنێ ئەمجا دەستیان کرد بە بەشکردنی زێڕوزیوی خورجەکە دوایی هەردوو براکە بوو بە شەڕیان لەسەر ئەو خورجە سالم ئەیوت بۆ من سەلیم ئەیوت نەخێر بۆ من دەستیان دا یەخە یەکتری پاسەوانێکی شاشەمز کە پاشای ئەو سەردەمی میسر بوو میوانی ماڵێکی دراوسەی جۆدرە بێ کە گوێی لە دەنگەدەنگی قیژ و هوڕی ماڵی جۆدرە بێ پەنجەرەی بانیژەی سەر حوشەکانە کاتەوە گوێی لە قسانە بێت و باسی خورجەکە لەو دوو برایە ئەبیستێ پێی سەیرە بێ پیرێژنەی دایکیان دەزەکا بە گریان وڵێ پیاوی چاک بن ئەو خورجە تەلیسماویە پوچەڵ مەکەنەوە زۆر بەنرخە گەر هەر یەکە و تایەکی ببن ئەوە کارە سحرەکەی ونەکە بیدەنە من ڕۆژانە خواردنتان بۆ ئامادەکەم ماڵەکەی ئێوەی پێ بەڕێوە بەم و کەسمان برسی نابین بەڵام ئەوان هەر لە شەڕدا بوون و ڕێک نەکەوتن بەیانی ڕۆژی دواتر پاسەوان چوە لای شاشەمس بەسەرهاتەکەی بۆ جەڕایەوە پاشایش نردی و هەردوو براکەی گرت دوو خورجەکەی لێ سندن عزیمەکەی پێنووسینەوە ئەمجا فەرمانیدا بیان بن و دار و فەلاقیان بۆ هەڵبخەن و ڕۆژی جارێک لیان بدەن هەروها فەرمانیشی داموچەیەک بۆ پیرێژنی دایکیان لە پارەی دەوڵەت ببرنەوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد وتی هەروا بێتەوە لەو لایشەوە جۆدر ساڵێک لە سوێز خزمەتکار بوو جارێکیان لە پاپۆڕێکدا بوو کە ڕەشەبا هەڵی کرد و شەپۆلەکانی دەریا بەسەرێکی داشکانەوە هێندەی پێنەچوو پاپۆڕەکە تێک و پێشکە هەر هەموو سەرنشینەکانی لە ئاوی دەریاکە داخنکان تەنیا جۆدر نەبێ ڕۆژی تەواو نەببوو خۆی هەڵدایە سەر تەختێک تاک و لە کەناری دەریا گیرسایەوە جۆدر خۆی گەیان دەوشکانی ماوەیەک ڕۆیشت کۆمەڵێک عەربی دەشتەکی ڕەشماڵ نشینی بینی چۆ ناویان و سلاوی لێکردن ئەوانیش خزمەتیان کرد و تێریان کرد و بەرگیان پێدا و پۆشتیان کردەوە کابرایەکی بازرگانیان تێدا بوو وڵاتی میسری بینی بوو شاری مەکە و مەدینەی دیبوو بە جۆدری وت وەرە ماڵی من و یارمەتیم بدە و منیش بەخێوتەکەم کاتی حەجکردنیش لەگەڵ خۆم ئەت بەم حەج جۆدر پەسەندی بوو لای ئەو کابرایە مایەوە دوای ماوەیەک کاتی حەجکردن هات و کابرای بازرگان جۆدری لەگەڵ خۆی برد و ڕویان کردە حەجکردن لەوێ لە کاتی تەوافکردندا جۆدر عەبدوسەمەدی مەغریبی بینی ئەویش تەوافە کرد چووە لای و باوەشی پیا کرد و ئەم لاو ئەو لای ماچ کرد عەبدوسەمەد کە حواڵی پرسی جۆدر دەستی کردە گریان و لێ قەمانەکەی خۆی بۆ جێڕایەوە ئەیژوتی دەبڕۆ زۆر سوپاسی گەورەکەت بکە و خوا حافیزی لێ بکە و دوای وەرەوە لای خۆم کە ڕێوڕسمی حەجمان تەواو کرد ئەڕۆینەوە ماڵی خۆمان و خوایار بێ کێشەکەت بۆ چارەسەرەکەم ئەمجا جۆدر چۆ لای ئاغاکەی وتی بە قوربانت بم چاکەی تۆم هەر لەبەر چاوە ئێستا براکەمم لێرە دۆزیەوە ئەگەر ڕێم پێ بدەی ئەوە ئەچمە لای ئەو بازرگانی ڕەش ماڵنشین ئەم لاو ئەو لای ماچ کرد و خواحافیزی لێکرد دەستی برد بیست دیناریشی پێدا وتیشی گەر پێت باشە بانگهێشتی بکە جۆدر زۆر نزای خێری بۆ کرد لە گەڕانەوەیدا کابراایەکی هەژاری بینی بیزدینارەکەی وەریگرتبوو پێدا دوای تەواوکردنی حەجکردن عەبدوسەمەدی مەغریبی بردیەوە ماڵی خۆیان جۆدری بە بەرگێکی جوان پۆشتە کردەوە و گوێی لە بەسەرهاتی جۆدرگرت ئەمجا دەستی برد مستیلەکەی شا شەمەر دڵی پێشکەش کردوتی من ئەم دیارەت ئەدەمێ تۆژمەی کە بەجاری پێشوو بەهای ئەم مستیلەیە بزانە چونکە لە دنیادا هەرچیەکت بوێ بۆ جێبەجێکە سیر بکە بوو فێری بەکارهێنانی ببە مەغریبی دەستی بە مستیلەکەی پەنجەی داهێنا جۆدر هێندەی زانی دێوێک پەیدا بوو لە بەردەمیاندا ئەمجاوتی گەورم چیت پێویستە بۆ جێبەجێ بکەم شاری کاول بوو ڕووخا و ئاوەدانەکەیتەوە تاکو بۆت ئاوەدان بکەمەوە شاری ئاوەدان کاولەکەی تاکو هەر ئێستا بۆت کاول بکەم مەغریبی وتی گوێ بگرە لەمە و دوا ئەم جۆدرە خاوەنی تۆ بێ هەرچیەکی لێداوات کرد دەم و دەست بۆی جێبەجێەکەی ئەمجا دەستی هێنا بە مستیلەکەدا دێوەکەون بوو ڕووی کردە جۆدەروتی ئادەی دەست بە مستیلەکەدا بێنە ئەویش کردە پەنجەی ئەم جاوتیەوە ئادەی بەکاری بێنە لە بەرچاوم جۆدر دەستی بە مستیلەکەدا هێنا دێوەکە ئامادەبووتی داوا بکە جێبەجێ بکەم گەورم جۆدر سەری سوڕما ئەمجا دەستێکی تری پێداهێنا و دێوەکە لە بەرچاوی ون بوو مەغریبی وتی هەر ئێستا ڕملێکت بۆ لێدەم بزانم براکانت لە شوێن و چیەکەن کە ڕملەکەی لێدا دەستی کردە پێکەنیوتی خوا بە سزایی خۆیانیانی گەیاندووە شارشەمسی وڵاتی میسر هەردووکیانی لە زینداندا تون کردووە جۆ دەڕووی کرد عبدوسەمەدی مەغریبی وتی زۆر ئارەزوومە بگەڕێمەوە شار وڵاتی خۆم مەغریبی پێکەنیوتی زۆر ئاسانە هەر ئێستا دێوەکە بانک کە و داوای لێ بکە با بتخاتە سەر باڵەکانی ڕەنگە بە ڕۆژێک بگەیتە وڵاتی میسر جۆدر بە دڵخۆشیەوە سوپاسی عبدوسەمەدی مەغریبی کرد و خوا حافیزی لێ کرد دەستی بە مستیلەکەدا هێنا کە دێوەکە ئامادە بوو فەرمانی پێدا بیخاتە سەر باڵەکانی و بیباتەوە شارەکەی خۆی لە وڵاتی میسر دێوەکە کە ناوی بروسکە بوو بردی و لە چاوان من بوو شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو